ڕێبازگەی مانی، ئەو بڕوا ئایینییە پووکاوەیە کە لە سەردەمی سەدەی سێهەمدا سەری هەڵدا و بۆ زیاتر لە هەزار ساڵێکیش کاریگەر بووە لەنێو مەردومدا، هەر لە ناوچەکانی خاوەرمیانە و ئۆقیانۆسی ئەتڵەسییەوە تاکوو ئۆقیانۆسی هێمن. ئەو ڕێبازگە دامەزراوەی مانی، بریتییە لە چەند ئایین و بڕوایەکی سەیر و لە ڕێبازگەی خۆی کۆنتر، باوەڕی تەواوی بە پێغەمبەرێتی، زەردەشت و بووزا و عیسا هەبوو. بەڵام لەگەڵ ئەوەیشدا ڕێبازگەکەی ئەو ڕەفتار و نەریتانەی کە لە بوزایی و دیاندا هەن هەندێکیان لە مانیشدا بەدی دەکرێن بەڵام زەردەشتی زیاتر تیادا بەدی دەکرێ لەبەر ئەوەی کە ئەمیش واتە مانی لە سەر بنەڕەتی باوەڕی دووین دامەزراوە. گەر بە بیروڕای مانی بێت، پسات مەڵبەندی کێشە و ستێزییە لە نێوان دوو هێزاندا. یەکێکیان هێزی شەڕە کە دەیلکێنێت بە ماددە و تاریکاییەوە، ئەوی تریان هێزی چاکە و خۆشییە کە دەیلکێنێت بە ڕۆشنایی و یەزدەوە. لەم ڕۆوە لەوە دەکا بچێتەوە سەر باوەڕی دیانی، کە خوا و شەیتانە. جا بە ڕێبازگەی مانی بێت ئەم دوو هێزە هاوسانن و هەرگیز نایشبێتە کێشە و کۆسپێکی ئەوتۆ لە فەلسەفەی مانیدا، کەچی ئەم کێشەیە زۆر بە ئاڵۆزی و سەختی لای فەیلەسووفە دیانەکان و جووەکاندا بەدی دەکرێ. مانییەکان بڕوایان وایە کە دوورکەوتنەوە لە باکاریی کارێکی ڕەوایە گەر بۆ مەبەستی نەوەخستنەوەیش بێ، هەروەها گۆشتخواردن و مەی خواردنەوە لایان ناڕەوایە. مانی ساڵی دوو سەد و شانزە ی زایینی لە ناوچەی میاندواو لەدایک بووە، کە ئەو سەردەمە لە ژێر دەسەڵاتی ئیمپراتۆریەتی پارسدا بوو، لە نێو بنەماڵەیەکی دیاندا پەروەردە کراوە. دەڵێن گوایە لە تەمەنی دوانزە ساڵیدا خەوی دەبینی بە دانانی ئایینێکی نوێوە. ئەوە بوو لە تەمەنی بیست و یەک ساڵیدا کەوتە بڵاوکردنەوەی ڕێبازگەکەی بە نێو مەردومدا بە ناوی هاتنی ئایینی نوێ. بەرەو هیندی باکوور ڕێی گرتەبەر پاش ئەوەی کەس باوەڕی نەهێنا بە ڕێبازگەکەی لە ناوچەی میاندواودا. لە ژیانی ڕا چەند نووسراوێکی بە زمانی پارسی و سریانی بڵاو کردەوە، ئەم نووسراوانەی بوونە پەیڕەو و بەرنامەیەک بۆ ڕێبازگەی مانی. لەسەر وشەی مانی پەڕاوێزێک هەیە، مانی واتە ڕێبازگەی سەرمەدی.